خوێنەواری شەشەمە گەیشتینە بەیانی ئەوەی کە حەج عیبارەتە لە تەواف و گەڕان بە دەوری ماڵی خوا و سائری ئەعماڵ یا مقدماتێکن بۆ ئەوەی کە ڕووبکاتە ماڵی خالقی ئامری بڕوا دیمەنی لێ بکا و بە دەوریا بگەڕێ بۆ بۆ بە دەوریا بگەڕێ بەو بە دەورا گەڕانە چی بەیانەکە تعبیر لە چی ئەداتەوە ئینسان ئەچێت و مەسافەیەک نزیک یا دوور ئەیەخا تا ئەگەیەتن خۆی وەختێک گەیشتە ئەوێ فەرقێکی ئەبێت لەگەڵ گەیشتن بە سایری مەتوڵەکانە ئەویش ئەوەیە بێ حرەکەت دانانیشێت هەوا کە نەیماوەی ترچێت گەیشتووە لە مەقصد و ئەبێ لەوێ قەرار بگرێت یانێ ئیتر لەوە ولاتر نەچێ هەروایش ئیجازەی سکون و عەدەمی حەرەکەتی پێ نادرێ و بۆ ئەوەی کە ئەم دوو کارە بکە هەم لەوە تێنەپەڕێ لە مەقصدێک کە تێگەیشت و هەم حرەکەت و بێژڵەیش نەبێت ئەگەر ڕێ بە دەورماڵی فەرماندەوە فەریاد ڕستە گەیشتوە جێگایە کە ئیبرازی بەندەگی لە بارزترین سورەتەکانا بکا و گەیشتوەتە ئەوێ خۆی بە ملزم ئەزانێ کە ئەوەی وا بۆی هاتووە بە جدیەتەوە ئەنجام بدە هەروە کە ڕووگەردان بوو لە غەیر هات و گەیشتە لای ماڵی خالقی ئامری هەروایش باتەوە جڵ بەمەی کە بەندەگی و عبودیەت دوایی پێهاتنی نیە وەختێک کە ئەگاتە مەقسەد لە حرەکەت نانیشێتەوە ئەمما حرەکەتی مستەقیم نە چون لەوێ تیا ڕێگەر مستەقیم حرەکەت بکە گەڕان بە دەور ئەو ماڵە تعبیردانەوە لە بەندەگی بێوچان و بەندەگی مختصانە بۆ خالقی ئامر ئاخر گەڕان بە دەور ماڵەکەیە بەلاشە ئەوەی وا دیار کە بە ڕوح و بە قەلب خەریکە بەندەگی بۆ خالقی ئامری ئەکا ئەو سوورەتە مەخصوصە ئەگرێتە خۆی گەڕان بە دەور ئەو ماڵا تا ڕوح و قەلبی لە کاملترین سوورەتا ارتباط بگرن لەگەڵ خالقی ئامریا و عەرزی بەندەگی لە بارسترین سوورەتا بکە سەرزەمینەی مقدماتێکەوە ئەبێ لێ گوزەر بکرێت و دوای ئەوە نەوبەتی خودی حەج بێتە بەرەوە ئەوەتە بێدافەی گوزەرکردن لە مقدماتێکتروا لە سوورەی حەجا بێت مطلب ئاوا دەستەیەەکە کە حکمت لە کتێبکە هیلالی ئەوەڵ مانگ لە ماوەی مانگەکانی حەج هەڵات ئەزانن کە وەختی ئەوە گەی دوای دیارەکە بە هەڵاتنی مانگی ئەوەڵ لە مانگەکانی حەج خۆ ئامادەکردن و حرەکەت بەرەو ئەوێ دەستیەکە جا ڕەنگ کۆرت بێ لە تەرەف دژمنانی خواوە بێتە ڕەنگە لەبەر ئەوە لە چەند ئاەیەکە لە سوورانێک لەو بارەوە ئەدرێت و دوای ئەوە لە حاڵێکا کە حرەکەت کراوە و ئەقدام کراوە لەسەر چوون بۆ حەج و هەروە گاهگاهێک بۆ عمرە بەیانی چۆن چارەکردنی ئەوە ئەسرێت کە مەمنوعەت و مەحدودیەتێک پێش بێت شتێک ئینسان گیر با و نەیەڵێت بڕوا کارەکەی تەکمیل بکە لە شوێن ئەوە لە سوورەتی ڕەفعی مانە ئاو گەیشتنە ئەو دێوا حەدێکیاکرێت چەند مقدمەیەک هەرچەند بازێن دەڵێن تا حەوتیش ئەوێ درێن چونکە لە شەوی ئەوەڵ وەگاهگاهێک لە شەوی دووهەمایەکە ملاحەزەی مان ئەکرێت و هاتنی مامی جدید دوا ئەدان بێت و شاید ئەحیانا بۆ بعضە کەسێک استثنایی تا شەوی سێهەمیش ئەو ڕوانین و چاوپێکەوتن و تەشخیسە تو بکێشێ جا مؤمنین لەو بارەوە پرسیارت لێەکەن کە حکمەتی ئەوانە چییە بۆچی خوامانی ئاوا دروست کردووە کە هەر بینێ نەبینێت ئەگاتەوە حەدی هلال و لەوێوە دەستەکات چەند وەسیلەیەکن بۆ ناسینی وەختی دیاریکراو بۆ ئومور و مەسائلی زندگی مردم یانێ چەقژینێکن کە بەوانە مردم کارەکانی خۆیان بەپێی ئەوانە تەنزیمەکەن و بە چاوپێکەوتنی ئەوانە وەختی دیاریکراو بۆ کارەکانی خۆیان ئەزانن و ئەقدامێک کە لازم ئەبێ لە وەختی هاتنی هەر کارێک لە کارەکانیانە ئەیکەن و بە تەحەققی ئەبێنن وە لە تایبەت وەسیلەیەکن بۆ ناسینی وەختی دیاریکراوی حەج کافری مونافقی دعوەتی عمومی مردم ئەکرێ بۆ ئەوەی کە بەندەگی ڕاستەقینەی خوا کەنا پیش ئەو بەرنمەیان بێن لە سەفی ئەوەڵ بن دووەمی سیان نەبن دوایی ڕەتی ئەو داوەتە درێت بە ئەسڵی خلقەتی ئینسانەوە ئەم جارە ڕوو ئەکرێتە ئەو قەومەی وا هدایەتی خوایان وا لە دەسان مۆمنین نەوەی دەکا لەوەی کە انتظاری خەیریان لێیان بێت و چاوەڕوانی ئەوە بن کە بگەڕێنەوە سەر ڕێخا ئەمجارە بەیانی ئەوە ئەکات کە وەختی ئەوە گەیوە کە ئەم ئومەتە لە سەحنا دەرکرێ لە سەحنەی خلافەت یعنی بنی ئیسرائیل و ئومەتێک جدید بە شریعەتێک جدیدەوە و بە اتجاهێک مستقلەوە جێنشینی بکرێت وربطي أم أمتي جديدة وأم شريعة اتجاهها أدابا إبراهيم إسماعيل إسحاق رولكان يعني لك عمران عليه الصلاة والسلام فعنواني أواني و لخطي هداية إخوائي لا يمدى بەیانە تاکە گەر بەیەک وا ئەبێ بەندەی خوا بیبێ ئەوەی ئەو غێری ئەوە نیە دوای ئەوە حکمێک کە ئیجادی قفافە قادری ئەکا لە شوێن ئەوە حکمێک تر متناسب لەگەڵ ئەوە کە وەسیەت لە وەختی سەرەمەرگایە لە دوای ئەوە حکمی سیام زمینە سازی تەقوا ئامادەیی دەردە مؤمن بۆ ئەوەی کە مەسەدی بێ بە قورآن لە شوێن ئەوە هێتە سەر ئام سوال جواب وەک ئەمە دوای دامەرزاندنی ئەکەن و در نەتیجە سوال ئەکەن و خوا جل جلاله جوانتیان ئەداتەوە و تەوزیحی ئەداتەوە ئەمما چونکە ئەوەڵی سوالە ناڕێک سوالەکە مەترح کرێت ئەو جۆرە کە حەقیات مەترح ناکرێت در نەتیجە لە عینی ئەواکە جوابەکەی ئەدرێت بۆ تۆزیح ئەدرێت هشداریان پێ ئەدرێت کە جارێکی تر بەم تێدە سوال بکەن بەندەیەکی موخلسی خوا ئەبێ سوالی لە زەمینەی ئەوا بێت کە چی بکە چی نەکە ئەویش سوالێک کە زەمینەی ساز بوو بێت وەختی گەیشت بێت سوالێک کە اقتضا هەیە بۆ ڕکواتکردنی بیکا لەما کە ئەبێ چی بکا و ئەبێ چی نەکا چۆنی بکا و چۆنی نەکا چونکە بەندەیەکی مخلص هەمیشە لە بیری ئەدای وەزیفەی بەندەگی بە سوورەتی کامڵایە کەوابوو ئەبێ سوالات و توجهات و اهتمامەکانی هەموو لەو دارەوە تا بتوانێت ئەوەی کە حەقی بەندگی ئەدای بکە پس ئەم سوالەی کە لێرە ئەیکات سوالێکە ئەم سوالەی کە مؤمنین لێرە ئەیکەن سوالێکە کە بەجێ نەبووە و کارتیایە عکس کراوە چۆن وەختێک کە ئەسباب و زەمینە بۆ حکم و تەکلیفێک سازگار بوو ئا لەو وەختە بەجێیە کە سوال بکرێت لە چۆنیەتی حکمەکە و کەیفیەتی ئەدای تەکلیف لەو زەمینە تەوزیح و کۆمک بخواستێ بۆ ئەوەی کە بەندەگیەکە بە کامەڵترین سورەت ئەدا بکرێت ئا ئەوەیە تەرزی دروستی سوال نەک سوئال متوجهی زەمینەکە بێت و متوجهی ئەسبابەکە بێت یانێ مەسەڵەن لەم زەمینە سوئالی دروست ئەوەیە دوای ئەوە کە هلالێک دەرکەوت و ڕەبی لە تەکلیفێک لە تەکالی بێت لە تەکالی ئەوە هەیە پرسیار بکرێت لە چۆنیەتی ئەدای ئەو تەکلیفە تەوزیح و کۆمەک بخوازرێ بۆ ئەوەی کە ئەو تەکلیفە بە جوانی ئەدا بکرێ دوای ئەمە کە زەمینەکە ساز بوو سەبەبەکە کە شهودی چاوپێکەوتن زلال تحقق پەیا کرد دوای ئەوە کە وەختی ئەو تەکلیفە گەیە بەرەوە جان لە مەوردی تەکلیفەکان سوال بکرێت ئەمە ئێستا بە عکس بووەتەوە ئێستا لە خودی سەبەبەکە سوالەکرێت لە هلالەکە سوالەکرێت دیاری بکا کە ئەو هیلالە چ جۆرە حوکمێک ارتباطی هەیە پێیەوە و بەندە حەقی نییە لەو بارەوە بپرسێت بەندە حەقی ئەوەیە کە دوای ئەمە هیلالەکە ڕۆیەت کرا و زەمینی حکمێک لە ئەحکام سازگار بوو سوال لە خودی حکمەکە بکا کە چۆنە و چۆن ئەدای بکە چۆن ناوسێ دەبێت بەڵێ لێرە سوئالەکە بە عەکسەوە مەسح ئەکرێ جا هەرچەند تەوزیحی ئەدرێت ئەمما لە شوێن ئەوە بە ذکری تەمسیلێک نهی مؤمنین ئەکرێ لەوەی کە جارێکی تر ئاوا سوالێ مەترح بکەن و بەڕاستی کاری خۆی کرد بە جۆرێک کە تەواشا ئەکەین کە فكر وجاري جدل سؤالك منعكس الآواء مفتح لك أفرمي وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون دوای لما تجوابي سؤالك لا توفرمي هميش بزانن کە دەر زۆر چاکەکاری تەوسعەت دان بە چاکەکاری بەو جۆرە نییە کە ئاوەها تحقق پەیا ناکا کە لە پشتەوە بێن بەرەو ماڵەکان لە جیای ئەوە کە لە دەرگاوە بڕۆن بەرەو ماڵ و بڕۆنە ناو ماڵ لە پشتەوە بێن یانێ ئا ئەم سوالەی ئێوە وەک ئەوەیە کە ئینسان لە پشتەوە بەرەو ماڵێک بڕوات کە کارێک نادروستە ئێوە ئەبێ لە تەکالیف بترسن نەک لە ئەسبابێک وا تەکالیف ڕەتیان دەڵاتەوە بەڵێ ئەوە بێڕ نییە بەڵام بێڕ مەوزعی کەسێکە کە خۆی بپارێزێ لە ئەوەی واقعی نیە ئەگەر ئێوە قەستی چاکەکاری و تەوسعات پێدانی ئا ئەم ئەمرە هەڵی ناون بۆ ئەم سوالە نە ئیشتباکە در هەڵ نانێ بۆ ئاوا سوال در زمینە نییە بۆ ئاوا سوال بەڵکە ئەوەی وا گەرەکیە کە تەهلی در بێت خۆ ئەپارێزێ لە ئاوەها کارێک مەعکوس ئەوەی وا وەزیفەی خۆی نیە بەڵێ ئاوەها نیە و لە دەرگاکانەوە بێن بۆ ماڵەکە یعنی هەر شتێک لە جهتی صحیحی خۆیەوە حرەکەتی بۆ بکەن سوالی دروست مەترح بکەن و خۆتان بپارێزن لەخوا دوای ئەمە کە بۆتان ڕۆشن بووەوە ئیتر جارێکی تر کاری وا نەکەن ئیقدام لەسەر ئەوە نەکەن کە گرفتاری دەستی خوا ئەبن شایەد بەو خۆ پاراستنە فەلاحتان دەستکەوێت یانێ ئاوا زمینەتان بۆ سازدارە بێت بۆ ئەوەی کە مەطلب مەقصود کە ڕزگاربوون لە هەرچی ناخۆشی لەسەر ڕێدانراوە و گەیشتن بە سەعادەتی دنیا و ئاخرەت ئەوە پردەی لەسەر نامرێ پردەی مانعێک وا لە بینی ئێوە ئەوە بۆ بدرێت و ئێوە بگەن بەوە بۆ مەرام و مەتەڵی خۆتان ئەم ڕعاەتەی کە دەستورمان پێدان دەستیان کرد بە سەفەر. جا لە ڕێوە مشکڵێک پێش دێت ئەبێ چارەی بکرێت. ئەویش ئەوەتە کە دوژمنانی خوا بێنە سەرە ڕێگە و دەستکەن بە کوشتاری بەندەکانی خوا.